تا ماوەیەک لە پەرستگای ئاتۆن واتە ئەو شوێنەی کە پەیکەرەکانی سەردەمی فیرعونی پێشویان لە پەرستگای ئامونەوە بۆ ئەوێ هێنابوو بە سیرکردنی پەیکەری ئەو شازادەیەوە خەریک بووم و ئەگریام ئەو دەم لەبەر ئەوەی کە ڕۆژ تێئەپەڕی ڕێگەی مەیخانەی کلکی تیمساحم گرتە بەر کە لەوێ لەگەڵ مەریددا ئاش ببمەوە، بەڵام مەرید وەکوو موشتەرییەکی ئاسایی پێشوازی لە من کرد و بەبێ ئەوەی لەگەڵمدا بدوێت خواردن و خواردنەوەی دا پێم و لە دوای خواردن لێم نزیک بووە و پرسی ئایا تۆ ئەمرۆ دڵدارەکەی خۆت بینی؟ وتم من جگە لە مەرید دڵدارێکم نیە و ئەمڕۆ نەچوومەتە لای ژنان و لە دوای دەرچوونم لە ماڵەوە بەرەو خانەی ژیان ڕۆشتم و دوای ئەوە بۆ پەرستگای ئاتون چووم و ماوەیەک لەوێ مامەوە. مەرید کە بە پێکەنینێکی وەک گاڵتە پێکردنەوە گوێی لە قسەکانی من گرتبوو وتی، من ئەمزانی کە ئەمڕۆ نەچوویتە بۆ لای ژنەکان چونکە پیاوێکی وەکو تۆ کە قژی سەری ڕووتاوەتەوە و قەڵەو بووە لە دوای ڕابواردنی ڕۆژی پێشوو ناتوانێ ئەمڕۆش لەگەڵ ژناندا ڕابوێرێ، بەڵام خۆشەویستەکەت بە ڕادەیەک لە دووری تۆ بێ ئۆقرە ببوو کە بۆ بینینت هاتبووە ئێرە. بە بیستنی ئەم وتەیە لە شوێن خۆم ڕاست بووم و وتم مەرید چی ئەڵێیت و خۆشەویستی من کێیە و کێ هاتووەتە ئێرە؟ مەرید بە گاڵتەپێکردنەوە بزەیەکیاتێ وتی ئەمڕۆ دڵدارەکەت لە کاتێکدا کە خۆی وەکوو کچێکی گەنج ڕازاندبۆ هاتە ئێرە و من کاتێک کە دەم و چاوی ئەوم بینی سەرم سوڕما چونکە بینیم ئەوەندە دەم و چاوی سوور و سپی و سەوز کردبوو کە ئەگەر پەنجەم لە دەم و چاوی بدایە پەنجەم ئەچەقیە ڕەنگەکانەوە وە لەبەرئەوەی کاتێک کە ژنێکی پیر و قەڵەو بە شێوەیەکی نەزانانە دەم و چاوی ئارایش دەکات ترسناکە بێ مشتەریەکانی ئێرە بە بینینی ئەو ترسان و کاتێک کە ناوی تۆی هێنا و نەیدۆزیتیەوە نامەیەکی دا بە من کە بتدەمێ پاشان مەرید نامەیەکی دا پێم کە بە دارەوە لول درابوو، من پاپیرۆسەکەم کردەوە و لە کاتێکدا کە لە توڕەیدا خوێن لە دەمارەکانمدا ئەجۆشا وەهام خوێندەوە. لە مەهونەفر دانیشتووی کۆشکی زێڕینی پاشایەتی بۆ سینۆهە گۆلکە جوانەکەی من. ئەمڕۆ کاتێ کە لە خەو هەڵسام سەرم ژانیە کرد بەڵام ڕوحم زیاتر لە سەرم ئازاری هەبوو چونکە ڕوانیم تۆ لە تەنیشتمدا نیت و بۆنی بەرامەت ناکەم خۆزگە من سوخمەیەک ئەبووم بۆ ئەوەی هەمیشە بمتوانیبایە بە دەوری تۆوە بوومایە خۆزگە بۆن و بەرامەیەک بوومایە کە بمتوانێ بە لەشتەوە بم و خۆزگە خواردنەوە بوومایە کە هەمیشە جێگام ناو دەمی تۆ بوایە سینۆهە من شەقام بە شەقام و خانوو بە خانوو بە شوێن تۆدا ئەگەڕێم و هەتا نەتدۆزمەوە کۆڵ نادەم، چونکە جەستەی من لە ڕادە بەدەر پێویستی بە تۆیە و بێ تۆ ساتێ ئارام نیم. تۆ بۆچی نایەیتە ماڵی من و لەگەڵمدا جووت نابی؟ ئەگەر شەرمەکەی، چونکە ئەزانم کە شەرمنی، ئەوە بزانە کە هەموو خزمەتکارەکانی کۆشک ئەزانن کە من تۆم خۆشەوێت و هەموو حەزەکەن کە تۆ بێیت بۆ کۆشک بۆ ئەوەی من لە دیتنت خۆشحاڵ ببم. سینۆهە دوای وەرگرتنی نامەکە یەکسەر بە باڵی پەڕەسێلکە بەرەو من وەرە و ئەگەر نەیتە لام من ئەبمە پەڕەسێلکە و بەرەو تۆ دێم و ئەوەندە بە دوات داگەڕێم تا ئەتدۆزمەوە مەه و نەفر ئەو کەسەی کە لە ئارەزوو دایە تۆ ببیتە برای من دوو کەڕەت ئەم نامەیەم خوێندەوە کە لە خوێندنەوەی هەر ڕستەیەکی گیانم لە توڕەی دا ئەلەرزی و نەمەزانی چی بڵێم. مەریت لە ناکاودا نامەکەی لێم سەند و دارەکەی شکاند و پاپیرۆسەکەشی دڕاند و خستیە ژێر پێی وتی، سینۆهە ئەگەر ئەم ژنە گەنج و جوان بوایە ئەمتوانی دڵی خۆم بدەمەوە کە لەبەرئەوەی لە من گەنجتر و جوانترت دەستکەوتووە ئەوت لە من بە باشتر زانیوە بەڵام ئەم ژنە ئەوەندە ناشیرینە کە ئەگەر مەیمونەکانیش بیبینن لێترسێن و ڕاکەن. تۆ چۆن توانیت لەگەڵ ئەم ژنە پیر و ناقۆڵایەدا پەیوەندی دروست بکەی؟ ئایا سەیرکردنی کۆشکی پاشایەتی ژیری لەسەرت دوورخستووەتەوە؟ کە ئەمەش لە تۆ دوورە، چونکە تۆ پزیشکی فیرعەونی و هەمیشە لە کۆشک ژیاوی و دیتنی یەکێک لە کۆشکەکانی میسر بۆ تۆ بابەتێکی تازە نییە کە خۆت ون بکەی. لە تاوتووڕەیی و بێدەسەڵاتی کراسە کەتانەکەی خۆمم دادڕی و وتم مەرید، من لە کۆشکی پاشایەتی کاتێک کە بۆ چاکردنەوەی دایکی فیرعەون بانگ کرام و بانگکردنەکەشم بێ سوود بوو، چونکە تیی بە هۆی زەهری مارەکەوە مردبوو، ناچار بووم کە بۆ دەستکەوتنی هەندێ زانیاری کە بۆ من زۆر گرنگ بوو، مەرایی بۆ ئەم ژنە پیرە بکەم و بەداخەوە ئەم ژنەش وای زانیوە کە مەراییکردنەکەم بەڕاست بووە و حەزم پێی بووە لە کاتێکدا کە من زۆر لەم ژنە بێزارم بەڵام ئەزانم کە ئەو وازم لێ ناهێنێ و لە نامەکەیدا نووسیویەتی کە بە باڵەکانی پەڕەسێلکەوە بەرەو من دێت و بۆیە تۆ ئەبێ بڕۆی و بە سەوڵلێدەرەکانی من بڵێی کە یەکسەر ئامادەی ڕۆیشتن بن بۆ ئەوەی لە تەبەس بڕۆم چونکە ئەگەر لە تەبەسدا بمێنمەوە ئەم ژنە وازم لێ ناهێنێت و من لە بیری ئەوەی کە لەوانەیە ڕۆژێ بێت لەگەڵ ئەم ژنەدا بەیەک بگەین لەشم کەوتۆتە لەرزین و لە باوەش گرتنی لاشەی مردوەکانی خانەی مەرگم پێ باشترە لە باوەشی ئەم ژنە. مەرید بزەیەکی گاڵتە ئامێزی هاتێ وتی من ئەزانم کە تۆ ئەتەویست چ زانیاریەک لەم ژنە بە دەست بێنی چونکە ئەم ژنە سێ ئەوەندەی من بە ساڵاچوە و بە هەمان ڕێژەش زیاتر لە من ڕایبواردوە و ئەزمونی هەیە و تۆ ئەتەویست بزانی کە ڕابواردن لەگەڵ ژنێکدا کە سێ ئەوەندەی من ئەزمونی هەیە چۆنە؟ وتم مەرید وا نییە و تۆ لە هەڵەدایت و من هیچ نەمەویست لەگەڵ ئەم ژنەدا ڕابوێرم و لەبەر ئەوە مەرایم بۆی کرد چونکە ناچار بووم هەندێ زانیاری لێ وەدەست بهێنم لەبەر ئەوەی کە ئێرە مەیخانەیە ناتوانم پێت بڵێم کە ئەو زانیارییانە چی بوو وەرە بڕۆینە ماڵەوە تا من ئەم نهێنییە گەورەیەت پێ بڵێم بۆ ئەوەی بزانی کە من مەبەستم نەبووە لەگەڵ ئەم ژنە قەڵە و پیرەدا کۆ ببمەوە. مەریت بە کونجکاویەوە سواری کەژاوەکەم بوو بەڕێکەوتین تا گەشتی نەماڵەوە لەوێدا نهێنی لەدایکبوونی خۆمم بەو شێوەی کە لە زڕ دایک و زڕ باوکەکەمەوە بیستبوو بۆ مەرید گێڕایە و دوایی پێم وت کە چۆن دایک و باوکەکەی کە بەخێویان کردم لە ڕەنگی پێستی لەشم کە ڕۆشنتر بوو لە ڕەنگی پێستی دانیشتوانی میسر سەرسام ببوون و ئەیانوت بێگومان دایک و باوکت یان یەکێک لەوان سپی پێست بووە پاشان چۆنێتی بەیەگەشتنمان لەگەڵ تیئیم بۆ مەرید باس کرد کە چۆن ئەو خەریکی چنینی حەسیر بوو گرێی پەڕەسێلکە بازانی لێدا، وتم لەبەرئەوەی کە ئەو سەبەتەی کە منیان تیا گرتبوو گرێی پەڕەسێلکە بازانی پێوە بوو، بۆیە ئەم بابەتە منی خستە بیرکردنەوە. پاشان ئەو زانیاریانەی کە لە مەهوننەفر دەستم کەوتبوو بۆ مەریتم گێڕای وتم کە چەند بەڵگەیەکی بەهێز هەیە کە ئەیسەلمێنێ من کوڕی فیرعەون و لە شازادە خانمی میتانیم، بەڵام من دڵنیا نیم کە لە ئەوان بووبێتم. کاتێ مەرید ڕوونکردنەوەکانی منی بیست لە پڕێکا بەدگومانیەکەی نەما و چیتر گاڵتەی پێ نەکردم و دەنگی پێکەنینە گاڵتە ئامێزەکانیم نەبیست و بە وردی لێمی ڕوانی وتی سینۆهە لە جاری یەکەمەوە کە تۆ هاتیتە مەیخانەی کلکی تیمساح و من تۆم بینی بۆم دەرکەوت کە تۆ لەگەڵ پیاوانی تردا جیاوازی و من تۆم بە پیاوێکی شەرمن و هزرمەند و گۆشەنشین هاتە بەرچاو و هەر کاتێ کە بیرم لەوە کردەوە کە لەگەڵ تۆدا گۆزە بشکێنم و تۆ بکەمە برای خۆم، هەستم ئەکرد کە من شایستەی ئەوە نیم ببمە خوشکی تۆ. سینۆهە منیش نهێنییەکم هەیە و لەم ڕۆژانەی دوایدا چەند جار ویستم ئەم نهێنییەت لەلا بدرکێنم، بەڵام ئێستا سوپاسی خوایەکان ئەکەم کە ڕێگایان نەدا نهێنییەکەی خۆمت پێ بڵێم، چونکە ئەو نهێنیەی کە لە دەم هاتە دەرەوە ئیتر ناتوانی لەوە دڵنیابی کە بە داپۆشراوی ئەمێنێتەوە بەڵام تۆ سینۆهە هەر وەکو خۆت وتت ئامڕازێکت بۆ سەلماندنی ئەم بابەتە نیە وا باشترە نهێنیەکەت فەرامۆش بکەیت و منیش لە بیر خۆمی ئەبەمەوە وا بزانە کە ئەم ڕووداو و دیمانانەت لە خەودا بینیوە بە تایبەت ئەوەی کە لە قۆناغی کۆتاییدا ژیانی مرۆڤ تەنها خەو و خەیاڵە تۆ پیاوێکی کە بۆ هەموو دنیا سەفەرت کردووە و وڵاتانی میتانی و بابل و هاتی و کریتت بینیوە و لە سەرەتای پزیشکی کردنتەوە تاوەکو ئێستا سەدان نەخۆشت نەشتەری کردووە یان سەریانت قڵیشاندووە ئایە ئەمڕۆ لەو هەموو دیمەنەی کە لە سەفەرەکانتدا بینیوتە و لەو هەموو چارەسەرانە جگە لە خەیاڵ و بیرەوەریک کە لەگەڵ دیمەنی خەوتدا جیاوازی نیە هیچ شتێکت لەدەستدایە؟ وتم نا. مەرید وتی هەموو کەسێک لە ژیانیدا وەکو تۆ وایە و سەرجەمی ڕووداو و سەرگوزەشتەکانی ژیانیان لەگەڵ خەیاڵاتێکی وەکو دیمەنی خەونەکانیان هیچ جیاوازیەکی نیە هەندێک کەس لە ڕووی دووربینیەوە بە خەیاڵی ئەوەی کە سوودی پێویست لە ژیانیاندا وەربگرن هەموو ڕۆژێ بڕێک لە زێڕ و پارەکانیان پاشەکەو دەکەن و لە کڕینی زەوی کشتوکاڵی و خانوو و دوکاندا خەرجیەکەن و شانازی بەوەوەکەن کە بەرهەمی ژیانی ئەوان خەو و خەیاڵ نیە بەڵکو زێڕ و پارە و زەوی کشتوکاڵی و مەڕ و ماڵات و خان و دوکانە. ماوەی چەندین سەد ساڵە کاهینەکانی ئامون وایانەکرد و ئەوەندە زێڕ و پارە و زەوی و ماڵات و خان و دوکان کۆکردەوە کە وایانەزانی هەتا کۆتایی جیهان دەوڵەمەند و خۆشڕابێر و بەهێزەبن، بەڵام ڕۆژێکی خوای میسر گۆڕا و خوای نوێ فەرمانیدا هەرچی دارایی و سامانێک کە هی کاهینەکانی ئامونە لێیان بسەندرێتەوە و ئەوانیش لە پرێکا تێگەشتن کە بەرهەمی چەند سەد ساڵەی لە دەم خۆگرتنەوە چاوچنۆکی کۆکردنەوەی پارە جگە لە خەون و خەیاڵ هیچی تر نەبووە وتم مەرید ئەمە یەکەم جارە کە من شتێکت لێ ئەبیستم کە چاوەڕوانی ئەوەم ناکرد لە دەمی تۆی ببیستم مەرید وتی لەبەر ئەوەیە کە تاوەکو ئەمڕۆ تۆم بەم جۆرە نەبینی بوو کە بەرامبەر بە ڕووداوێکی چاوەڕوان نەکراو پێویستت بە دڵدانەوە بێت و پێشتر بە پێویستم نەزانی ئەم قسانەت لەلا بکەم بەڵام ئەمڕۆ تێگەیشتم کە تۆ بەهۆی ئاگاداربوونەوە لە بابەتێک کە وازانی نهێنیەکی گەورەیە لەوانەیە خۆت بەدبەخت بکەیت و شەو ڕۆژ سەرت بخەیتە ناو هەردوو ئەژنۆکانتەوە و خەم بخۆی کە بۆچی ناتوانی بیسەلمێنی کە کوڕی فیرعەونی و بۆیە ئەم قسەیەم بە تۆ وت کە تۆ لە داهاتوودا خۆت نەدەیتە دەست پەژارە. پاشان مەرید لێوەکانی خۆی خستە سەر دەستم و وتی سینۆهە لێم ببوورە کە دوێنێ و ئەمڕۆ تۆم ئازار دا، چونکە من ژنم و ژن کاتێ کە ببینێ دەم و چاوی پیاوەکەی بە داو و دەرمانی ئارایشتی ژنێکی تر ڕەنگاوی بووە و بزانێ کە ئەو ژنە نامەی دڵداری بۆ ئەنووسێت ناتوانێ حەسوودی و تووڕەیی خۆی دابمرکێنێ و ئیرەیی بە جۆرێ بە سەریدا زاڵە بێ کە ڕاستیەکانی لێ دائەپۆشێ وتم مەرید تۆ وتت نهێنیەکم هەیە و ئەتەویست بە منی بڵێی ئەم نهێنیە چیە مەرید وتی لەوانەیە ڕۆژێک دابێ کە من ئەم نهێنیەت پێ بڵێم و ئێستا کاتی درکاندنی نیە و لەم کاتەدا تۆ ئەبێ خۆت لە خراپەی ئەم ژنە ئاسودە بکەی و ئەم جۆرە ژنانەی کە پیر و هەوەس بازن کاتێ مەرایی کردنی پیاوێ ئەبیستن وا ئەزانن کە ئەو پیاوە فریوی ئەوانی خواردوە و لە دوای ئەوەی کە ئەبینن پیاوەکە چیتر سەرنجیان نادا ئەم بابەتە بە خیانەتی پیاوەکە دائەنێن واتە وا بیرەکەنەوە کە ئەو لە سەرەتادا عاشقی ئەوان بووە و دوایی ژنێکی تری دیوەتەوە و خیانەتی لێکردووە من دڵنیام کە ئەگەر تۆ لە تەبەسدا بیت ئەم ژنە وازت لێ ناهێنێ و هەرچۆنێ بێت ئەبێ لەگەڵیدا ڕابێری و خراپتر لەوەش ئەوەیە کە گۆزەی لەگەڵدا بشکێنی کەواتە لێرە بڕۆ بەڵام بەر لە ڕۆشتن بۆی بنووسە کە لێت نائومێد بێ، ئەگەر نا بە دواتدا دێت و لەوانەیە هەتا بابلیش بە شوێنتەوە بێت تا ئەگاتە مەرامی خۆی، چونکە مرۆڤ هەرچەندە پیرترە بێ دوو جۆر چاوچنۆکی تیایدا بەهێزە بێ، یەکێکیان چێژ وەرگرتنە لە پیاو ئەگەر ژنە، هەروەها چێژ وەرگرتن لە ژن ئەگەر پیاوە، وە ئەوەی تریان. چاوچنۆکی کۆکردنەوەی ماڵە. تۆ واز لە خۆت بهێنە کە لەوانەیە خوێنی خویەکان لە دەمارەکانت داهات و چۆبکات و کوڕی فیرعون بی چونکە تۆ بوونەوەرێکی ڕیزپەڕی بەڵام خەڵکی هەرچەندە کەچنە ناو ساڵەوە زیاتر گرفتاری ئەم دوو چاوچنۆکێ بن تێگەشتم کە مەرید قسەیەکی ژیرانە ئەکات و ئەگەر لە تەبەسدا بم ئەو ژنە وازم لێ ناهێنێ، بە موتیم وت کەل و پەلی سەفەرم بپێچێتەوە و بەندەیەکم نارد کە سەوڵلێدەرەکانم لە مەیخانە و خانە گشتیەکان کۆبکاتەوە و پاشان لە سەر پاپیرۆس نامەیەکی موئەدەبانەم بۆ نووسی، چونکە حەزم نەئەکرد هەستی بریندار بکەم و نامەکە بەم شێوەیە بوو، لەلایەن سینۆهە سەرقڵیشێنی پاشایەتی بۆ مەهونەفری دانیشتووی کۆشکی زێڕینی پاشایەتی لە تەبەز. مەهونەفر، بەداخەوە کە دەربڕینەکانی ڕۆژەی من بووە هۆی ئەوەی کە تۆ سەبارەت بە هەستەکانی من تووشی هەڵە بیت و وابزانی کە من لەسەرم پێویستە جارێکی تر چاوم پێت بکەوێ، لە کاتێکدا کە من بەر لە چاوپێکەوتن لەگەڵ تۆدا ڕۆحی خۆم بەخشی بووە ژنێکی تر و ئەگەر لەگەڵ تۆدا هاوسەرین بم خیانەتم لە ڕوحی خۆم و ئەو ژنەش کردووە وێڕای ئەمەش من ناچارم بۆ سەفەرێکی درێژخایەن بڕۆم و چیتر تۆ نابینمەوە بەڵام دۆستانە لێت جابمەوە بۆ ئەوەی کە دیارەکەت پێشکەش بکەم گۆزێک شەرابی خۆش تامت بۆ ئەنێرم کە کەلکی تیمساحی پێڵێن و بە خواردنەوەی سەرت گەرم ئەبێ، مەه و نەفر، من ئەبێ پێتی ڕابگەێنم کە تۆ جگە لەوەی کە لە مەڕ هەستەکانی منەوە لە هەڵە دابوویت، سەبارەت بە توانای لەشیشم لە هەڵە دابوویتە، چونکە من پیاوێکی پیر و ماندوو و سستم و لەشێکی قەڵە و سکێکی هەڵاوساو و سەرێکی کەچەڵم هەیە و ناتوانم ئامرازەکانی ڕازیکردنی ژنە ئاساییەکانیش دابین بکەم، جا نەخوازە ژنێکی وەکو تۆ کە ڕازیکردنت پێویستی بە پیاوێکی گەنج و بەهێزە. من زۆر بەختەوەرم کە بە هۆی پیری و کەم تواناییمەوە کارێکی وامان بەیەکەوە نەکرد کە من لە دواییدا تووشی پەشیمانییەکی زۆر بێم و لەبەرئەوەی کە پیاوێکی پەککەوتە و بێتوانە بێگومان ئەبێتە هۆی توڕەی تۆ وا باشترە کە ئێمە هەرگیز یەکتری نەبینینەوە. لە پاشان دوای نووسینی نامەکە پاپیرۆسەکەم دایە مەرید کە بیخوێنێتەوە و ئەویش بۆچوونی خۆیم پێ بڵێت. مەرید وتی سینۆهە تۆ لەم نامەیەدا بۆ ڕەچاوکردنی ئەدەب خۆت پیرەخەیتە بەرچاو من ئەترسێم کە ئەم پیرێژنە لە مەفهوومی نامەکەت تێنەگات و دەستت لێ هەڵنەگرێ وا باشتر بوو کە لەم نامەیەدا بەبێ شەرمکردن بتنووسیایە کە لەبەرئەوەی تۆپیر و ناشیرین و بێزارکەری و هەرگیز هیچ پیاوێ ڕازی نابێ کە لەگەڵ ژنێکی وەکو تۆدا ڕابوێرێ ئەوا من لەم شارە هەڵدێم بۆ ئەوەی هەتا بمێنم چاوم بە چاوت نەکەوێ وتم مەرید ئەم کەسە ژنە و پیاوێکی ڕەوش بەرز نابێ بە ژنێ بڵێ کە تۆپیر و ناشیرینی چونکە ژن لەوانەیە لە هەموو جنێوێ ببورێ بەڵام هەرگیز لەم جنێوە خۆش نابێ کە ڕاستەقینە شا، لەگەڵ ئەوەشدا کە مەرید داڕشتنی نامەکەی بە دڵ نەبوو ئەیوت ئەبێ شێوەیەکی دڵڕەقانەی هەبێ کە بە تەواوەتی نائومێدی بکا بەڵام نامەکەی دایەو دەستم کە سەری نامەکە دابخەم و نامەکەم گرێ دا و بانگی بەندەیەکم کرد کە ئەو نامەیە بباتە کۆشکی زێڕین و بیداتە دەست مه و نەفر، بەڵام لە ڕێگادا بچێتە مەیخانەی کلکی تیمساح و گۆزەیەک لە شەرابە بەناوبانگەکەی ئەوێ بکڕێ، بۆ ئەوەی نامەکە و گۆزە شەرابەکە لە یەک کاتدا بگاتە دەست مه و نەفر.